لە پاش ئەوەی کە من ڕۆشتم و هرم هەبم بەجێهێشت بە شێوەیە کە دواتر بیستمەوە هرم هەب ئەچێتە لای ژن و مناڵەکەی و مناڵەکانی لە باوەشەگرێ و بە باکتامونەڵێ ئەی هاوسەری شاهانەی من لەم ماوەی کە من لە سووریادا بووم هەموو شەوێ خەیاڵی تۆ وەکو تریفەی مانگەشەوەکانی منی ڕووناگە کردەوە و من ئەمەویست کارێکی وا بکەم کە شایستەی هاوسەرێتی ژنێکی وەکو تۆ بم بەڵام لەمە بەدوا بە شێوەیەک کە خۆشت ئەیسەلمێنی من ئەم شایستەییەم هەیە و تۆ لە تەنیشت منەوە لەسەر تەختی پاشایەتی میسر دائەنیشی و قەدری ئەم دەسەڵاتەش بزانە، چونکا من بۆ ئەوەی کە تۆ لەسەر تەخت دابنیشێنم خوێنێکی زۆرم ڕشت و شارێکی زۆرم وێران کرد و ئێستا چاوەڕوانی پاداشتی خۆمم. باکتامۆن پێئەکەنێ و دەزەخاتە سەر بازوە بەهێزەکەی هورمهەب و ئەڵێت، ڕاستە تۆ شایستەی وەرگرتنی پاداشتی منت بەدەستهێناوە و، هەر لەبەر ئەوەش لە نەبوونی تۆ من لێرەدا کۆشکێکم دروست کردووە و منیش لەبەرەوەی کە تەنایی بێتاقەتی کردبووم خۆم بەردەکانی ئەم کۆشکم پیا کرد و ئێستا وەرە با بۆ ئەو کۆشکە بچین بۆ ئەوەی تۆ پاداشتەکەی خۆت لە باوەشی من وەربگری و پرم هەب ئەم وتەی زۆر پێخۆش بوو شازادە خانم ئەوی لە باخەکە تێپەڕان کاتێ دانیشتوانی کۆشکی زێڕین بینیان کە باکتامون ئەو بەرەو کۆشکەکەی کە خۆی دروستی کردوە ئەبات ئەوەندە هەراسان بوون کە هەمویان خۆیان شاردەوە و تەنانەت بەندەکان و خزمەتکارەکانی تەویلەکەش هەڵاتن چونکە پێشبینیانەکرد کە ئەگەر هورم هەب بزانێ ئەو کۆشکە چۆن دروست بووە خوێن ئەڕێژرێ کە گەیشتنەوە کۆشکە هورم هەب ویستی شازادە خانم لە باوەش بگرێ بەڵام ئەو ژنەوتی هورم هەب کەمێ خۆت ڕابگرە بۆ ئەوەی من بتوانم پێت بڵێم کە ئەم کۆشکە چۆن دروست بووە ئایا لە بیرتە کە دوایین جار کە بە زۆر منت لە باوەش گرت من چیم پێت وت و ئایا لاتە کە ئاگادارم کردیتەوە کە خۆم بەدەست هەموو پیاوێکەوە دەم و من بەڵێنەکەی خۆم بردە سەر و تۆ ئاگادار بە کە هەر بەردێک کە لەم بینایەدا بەکار هاتووە لەلایەن پیاوێکی بێگانەوە کە منی لە باوەش گرتووە دراوە پێم و هەر یەکێک لە بەردەکانی ئەم کۆشکە بیرەوەری یەکێک لە پەیوەندیەکانی من لەگەڵ پیاوێکی نەناسدا ئەهێنێتەوە یادم و من ئەم ساختمانم بۆ تۆ واتا بۆ ئەوەی کە تۆڵت لێ بسێنمەوە دروست کردووە و هەر جارێک کە بەردێکم لە پیاوێک وەرەگرت کە منی لە باوەشە گرت بە ناو و ناوبانگەوە خۆم پێی ئەناسان بۆ ئەوەی بزانێ کە هاوسەری هورم هەبی سەرداری گەورە و فەرماندەی سوپای میسر لە باوەژەگرێت و تەنانەت یەک جاریش ئەم بابەتەم لە یاد نەکرد بۆ نمونە ئەم بەردە سپیە گەورەی کە ئەیبینی لەلایەن ماسی گرێکەوە دراوە بە من و ئەم بەردە سەوزە خەڵوز فرۆشێ پێی بەخشیم و ئەو حەوت بەردە خورماگەش سەوزە فرۆشێکی بەهێز پێشکەشی کردم و ئەگەر تۆ تااقەت و توانات هەبێ هەموو شەوێ سەربوردەی یەکێک لەم بەردانەت بۆ ئەگێڕمەوە و هەموو ڕۆژێکیش هی بەردێکی ترت بۆ باسەکەم و دڵنیا دەکەمەوە کە هەر سەرگوزەشتێک لەوەی تریان خۆشترە بێ چونکە هەر جارێک کە یەکێک لە خۆشەویستە کاتیەکان لە باوەشیانەگرتم هەستم بە خۆشی و لەزەتی نوێ ئەکرد و ئەزانم کە ئەگەر تۆ بەسەرهاتی ئەم بەردانەم لێ بویستی لەزەتێکی زیاتر لە ڕابواردن لەگەڵ منداکەی چونکە ئەم جۆرە چیرۆکانە بۆ مێردێک کە ئەوێ لەگەڵ ژنەکەی خۆیدا ڕابیێرێ وەکو بەهاراتی ناوچێژ دوایە و ئێستا سەیرێکی ئەم کۆشکە بکە و بڕوانە کە چەند بەرد لەم بینایەدا بەکار هاتووە و بیان ژمێرە بۆ ئەوەی بزانی کە لە نەبوونی تۆدا من هاو ئامێزی چەند پیاو بوومە هەروەها بە مەزەندە بۆمی لێک بدەرەوە کە ئەگەر بەسەرهاتی ئەم بەردانت بۆ بگێڕمەوە داستانەکانم چەند ساڵ ئەخایەنێت من لەو باوەڕدام کە ئەگەر دەست بە گێڕانەوەی ئەم داستانە بکەم بەسەرهاتی ئەم بەردانە ئەوەندە درێژە کێشێ کە ئێمە پیرە بین و ئەو کاتەش لەوانەیە بەسەرهاتەکە هەر تەواو نەبێ هورم هەب وای زانی کە شازادە خانم گاڵتەکە بەڵام کاتێکە لە چاوەکانی باکتامون ورد بۆوە ڕوانی کە لە چاوەکانیدا کینەیەکی ترسناک لە نیازی کوشتن هەست پێکرێ ئینجا زانی کە ئەو ژنە ڕاست دەکات و کێردە ئاسنیەکەی خۆی کە لە هاتی دروست کرابوو ئەگرێتە دەست بۆ ئەوەی باکتامون بکوژێ شازادە خانمیش کراسەکەی دا ئەدڕێ و سنگی دەرەخات و هاوارەکە هورم هەپ لێیدا لێیدا کێردەکەت لە سینەمدا بچەقێنە بۆ ئەوەی ئارەزووی پاشایەتی میسر ببەی بۆ دنیای تر چونکە من هەم کچی فرعونم و هەم خوای پەرستگای سەخمەت و ئەو کەسەی کە کچی فرعون و خویەک بکوژێ هەرگیز بە پاشایەتی ناگا هورم هەب لە دوای بیستنی ئەم وتەیە ئارامەگرێ چونکە زانێ کە شازادە خانم ڕاز دەکات و پاشایەتی ئەو بەسراوەتەوە بەبوونی ئەو ئەگەر باکتامون بکوژێ هەرگیز نابێتە فیرعەونی میسر. بەم شێوەیە شازادە خانم بە جۆرێ تۆڵەی لەو مێردە سەندەوە کە بە زۆر کردبووی بە ژنی خۆی کە هەرگیز لە جیهاندا کەس نەیبیست ژنێک بەو جۆرە تۆڵە لەو پیاوە بکاتەوە کە بە زۆر ئەوی کردووە بە ژنی خۆی و هورمهەب تەنانەت نەیوێرا کۆشکەکەش بڕووخێنێ و بەردەکان بۆ شوێنێکی تر بگوازێتەوە چونکە ئەگەر بیناکەی بڕووخاندایە و بەردەکانی بۆ شوێنێکی تر ببردایە بەڵگەی ئەوە بوو کە ئازانێت ئەو کۆشکە چۆن دروست بووە بۆیە خۆی لە جێلیدا و وای نیشاندا کە نازانێت هاوسەرەکەی چۆن ئەو کۆشکەی دروست کردووە و تانە و تەشەر و گاڵتە پێکردنی خەڵکی بەجیان کڕیەوە کە لە پشت سەریەوە پێی پێەکەنیتن بەڵام لەو ڕۆژە بەدواوە بەلای باگتاموندا نەچووە و ئەبێ ئەوەش بڵێم کە شازادە خانمیش بە تەواوەتی ڕفتارەکەی خۆی گۆڕی و کەس نەیبینی و نەیبیست کە لەگەڵ پیاوێکدا ڕابوێرێ. پاشان هورمهەب بە ڕسمی بووە فرعونی میسر و لە پەرستگادا تاجی خستە سەر بەڵا من زانیم لەو کاتەدا کە کاهینەکان ڕۆنی بۆن خۆشیان لەسەر و لەشی ئەدا و تاجان ئەخستە سەری ئەو لە ناخیدا غەمگین بوو چونکەی زانی کە هەموو ئەو کەسانەی کە لە پەرستگاکەدان لە دڵی خۆیاندا گاڵتەی پێکەن و هیچ یەکێک لە سەروەریە سەربازیەکانی ئەو نابین و لەبری ئەوە لە خەیاڵی خۆیاندا بەردەکانی کۆشکەکەی باگتامو نەژمێرن هورم هەب لە دوای ئەوەی کە بووە فیرعەونی میسر بەرامبەر بە هەموو کەسێ بەدگومان بوو چونکە وایە زانی کە هەموو کەسێ لە پشت سەریەوە گاڵتەی پێکات و ئەم بابەتە وەکو نەیزەیەک بوو کە بیکەن بە سکی هورم هەبدا و ئەو نەتوانێ دەری بهێنێ و لەبەر ئەوەی کە پەژارەی خۆی فەرامۆش بکا کاریە کردو وەکو خۆی ئەیوت بڕیاری دا تەوی لە پیسەکە واتە میسر بکاتە شوێنێکی خاوێن و ستەم لەناو ببات و داد بکاتە جێنشینی ستەمگەری. من بۆ ئەوەی وێژدانم نەخەمە ژێر پێوە ئەبێ بڵێم کە هورم هەب لەگەڵ ئەوەشدا کە لە کاتی لەدایک بوونیدا ڕێغ بە پەنجەکانی قاچیەوە بوو هیچی لە فەرمان ڕەوایەتی نازانی بەڵام لە دوای ئەوەی کە بووە فیرعونی میسر خۆی بە پاشایەکی لێهاتوو نیشاندا و هێشتا چەند ساڵێ لە پاشایەتی کردنەکەی تێنەپەڕی بوو کە گەلی میسر کەوت نەستایشکردنی و ئەویان بە یەکێک لە فیرعونە گەورەکانی میسرەزانی یەکێک لەو کارانەی کە هورەمهەب کردی و بەر لە ئەو هیچ یەکێک لە فیرعەونەکان بیریان لێ نەکرد بۆ ئەوە بوو کە لە نێوان دەرباریەکان و کارمەندانی میری و لەشکری وڵاتدا ڕکەبەریە مادیەکان و خۆڕازاندنەوە و خەرجیە زیادەکانی لەناوبرد هورمهەب زانی کە هۆی گەندەڵبوونی دەرباریەکانی میسر و بەرپرسەکانی وڵات ئەوە نیە کە پێویستیان بە گۆشت و نانە بەڵکو هۆی گەندەڵیەکەیان ئەوەیە کە لە جوانکاری و خۆپەرستیدا لەگەڵ یەکتری ڕکەبەریەکەن و هەر کەسێکیان ئەویست کاخ یان کۆشکێکی جوانتر لەوانی تر دروست بکات و لە خانوەکەیدا بەندە و کەنیزێکی زۆرتر ڕابگرێ و هەموو شەو ڕۆژێ سەرگەرمیەکی نوێ بۆ خۆی بدۆزێتەوە ئەو زانی تاوکاتەی کە لە نێوان ئەواندا ئەو تەجەمول پەرستی هەیە مەحاڵە چارەسەری گەندەڵیەکان بکرێت چونکە خواستەکانی ئەوان سنورێکی دیاریکراوی نەبوو کە بتوانی بڵێی کاتێک کە پێویستیەکانیان دابینکرا چیتر دزی ناکەن و بەرتیل وەرناگرن هرم هەپ لە میسردا یەکەم فیرعەون بوو کە مافی فەرمانبەرانی باجوەرگر و دادوەرانی لە خەزێنەی دەوڵەتدا نەک لەو مافی کە ئەبوایە لە باج بدە و مراجعەکان بسەندرایە بەر لە هرم هەپ ڕەسم وابوو کە وەرگری باج بە پێی ئەو گرێبەندەی کە لەگەڵ میریدا ئەیبەست ئەرکی وەرگرتنی سەرانەی ناوچەیەکی ئەخستە سەر ئەستۆی خۆی و پاشان چەندین بەرامبەری ئەو باجەی کە ئەبوایە بۆ میری وەربگرتایە لە باجبدەکانی ئەسەن هورمهەب ئەم ڕێوڕەسمەی نەهێشت و سەرانەی هەر ناوچەیەکی بە تەواوەتی دیاری کرد و مووچەی باجوەرگرانیشی لە خەزێنەی دەوڵەتدا بۆ ئەوەی بە ناوی دەسهەقەوە گوشار نەخەنە سەر خەڵکی لەبارەی دادوەرانیشەوە هەر ئەم کارەی کرد و بۆ هەر دەستەیەک لەوان موچەیەکی لە خەزێنەی دەوڵەت دابین کرد و ئیتر دادوەرەکان مافی ئەویان نەما کە لە بری مافی دادگەریکردن زێڕ و زیو و مز لە خاوەن کێشەکان وەربگرن هورم هەب بۆ ئەوەی زیادە خەرجیەکان لەناو ببا لە خۆیەوە دەستی پێکرد چونکە هەتا فیرعەون واز لەو خۆ ڕازاندنەوە و دنیا پەرستیە نەهێنێ میسریەکان واز ناهێنن بۆیە خۆی بە سادەیی لەگەڵ کۆمەڵێ لە سەربازەکانی خۆیدا بەردەوام لە میسردا پیاسەیە کرد و لە دوایەوە لوت و گوێچکەی باجوەرگرە چاوچنۆکەکان و دادوەرە بێویژدانەکان ئەکەوتە سەرزەوی چونکە هورم هەب بە بێ بەزەیی گوێ و لوتی ئەم جۆرە کەسانەیە بڕی و بۆ کاری زۆرەم لێ ئەی ناردنە کانگا. لە کارەکانی تری هورەمهەب کە لە میسردا کردنی ئەوە بوو کە لە کاتێکدا کە بەردەوام لە شارەکاندا ئەسوڕایەوە، ئازادی دایە خەڵکی بۆ ئەوەی هەر کەسێ گلەییەکی لە دادوەر و باج وەرگرەکان و فەرمانبەرانی تری حکوومەت هەیە ڕاستەوخۆ بێنە لای خۆی و هەژارترین جووتیاریش ئەیتوانی بە بێ هیچ واستەیەک لە هرمهپ نزیک بێتەوە و سکاڵای خۆی دەرببرێ و فیرعەون کاتێک کە سکاڵایەکیان بۆ ئەهێنا لەو جێگایە بۆ شوێنێکی تر ناڕۆشت هەتا مافی ئەو کەسەی نەسەندایەتەوە کاریگەرێتی کارەکەی هورم هەب لە ڕۆژێک و دواندا دەرنەکەوت بەڵام بەرەبەرە ئاکامی ئەم شێوازە لە میسردا دەرکەوت و چیتر باجوەرگرەکان نیانوێرا خۆیان بە زیان گەیاندن بە خەڵکی و و بە تایبەت جوتیاران دەوڵەمەند بکەن و دادوەرەکانیش ئیتر نیان توانی بە وەرگرتنی بەرتیل بڕیاری ناهەق بدەن و خوایەکانی میسریش وەکو دادوەر و باج وەرگرەکان ناچار بوون تەماحەکەی خۆیان کەم بکەنەوە لە لایەکەوە لە دارایی دەرباریەکانی میری و گەورە پیاوان و نەجیب زادە و کاهینەکان کەمەکرایەوە و لە لایەکی تریشەوە خەڵکی هەژار لەبەرەوەی کە چیتر ستەمیان لێناکرا و کەس ماڵی لێنەئەسەندن و دەستڕەنجیەکەیان بۆ خۆیان ئەمایەوە گوزەرانیان باشترە بوو ئەبوونە خاوەن دەزمایی خۆیان کەشتەکانی میسریش بەردەوام لە نێوان سەرزەمینی سیا و وڵاتانی تردا هات و چۆیانە کرد و ئەگەر لەو دە کەشتەی کە بۆ دەریا ئەڕۆشتن پێنجیان نقم بوونایە پێنج کەشتەکەی تر ئەوەندە کەلوپەلی بە نرخی ئەهێنا کە جگە لە پڕکردنەوەی زیانەکە ئەو کەشتیانە سوودێکی زۆریشیان بە میسڕ گەیاند، بە ڕادەیەک هورم هەب بۆ لەناوبردنی ستەم و ئاوەدانکردنەوەی میسڕ تێکۆشا کە لە پەرستگای هێت نێت سوود وەکو خوایەک ئەویان ئەپەرستی و گایان بۆ قوربانی ئەکرد و هورم هەب و خوای هێت نێت سوود بوونە یەک کاپتاژ لە کاتێکدا کە دەوڵەمەندەکان هەژارەبوونەوە ئەو دەوڵەمەندیەکەی زیادیەکرد و کەس گرفتی بۆ دروست نەئەکرد، چونکە ئەو لەبەرەوەی کە مناڵی نەبوو هورم هەبی کرد بۆ میراتگری خۆی بۆ ئەوەی بتوانێت بە ئاسوودەی ژیان بباتە سەر بۆیە هورم هەبیش ڕێگەی لێ ناگرت و باج وەرگرانیش ئازاریان نادا کاپتا زۆر منی ئەبردە کۆشکەکەی خۆی کە لە گەڕەکی گەورە پیاواندا بوو لەبەرەوەی کە باخێکی گەورەی هەبوو دراوسەکان گرفتیان بۆی دروست ناکرد کاپتا کۆشکەکەی خۆی لە شێوەی ئەو باڵەخانانەی کە لە کریت بینیبوومان ڕازاندبەوە و لە ناو ژوورەکانی ئەو خانوەدا بۆری ئاوی دانابوو لە ناو ئاو دەستەکانیشدا وەکو ئاو دەستەکانی کریت بەردەوام ئاو هات و چۆیە کرد و هەر کاتێک کە من ئەچوومە کۆشکەکەیەوە ئەم ڕوانی کە لە دەفری زێڕیندا خوارد نەخوات و لە کاتی نان خواردندا سەماکەرەکانی تەبەس سەمایان بۆ کردین و ئێمەیان سەرگەرمە کرد. لەگەڵ ئەوەشدا کە کاپ تا هەندێ لە هەڵسوکەوتەکانی سەردەمی بەندایەتی خۆی پاراستبوو لە دوای نان خواردن دەنگی گەورەی لە قوڕگی ئەهێنایە دەرەوە واتە قرقێنەی ئەدایەوە هەندێ جار دەستی بەناولوتی داکرد بەڵام هەر جارێک کە میوانداری گەورەی بەرپا کرد گەورەکان لەو میوانداریەدا ئامادە بوون چونکە کابتا دیاری بە نرخی پێشکەشیانە کرد و لە کاروباری دارایدا ڕێنماییەکردن هەر جارێک کە کابتا میوانداریەکی سازە کرد و گەورەکان ئەهات نەلای بۆ سەرگەرمکردنی ئەوان خۆی وەکو بەندەیەک لێکرد و ڕۆلی بەندەیەکی فێڵباز و دزی ئەبینی کە ئەویست شتێ لە گەورەکەی بدزێ و هیچ شەرمی ناکرد کە ئەم بابەتە پێشینەکانی ژیانی ئەوی ئەهێنایە و یادی میوانەکان چونکە کاپتا ئەوەندە دەوڵەمەند و بەدەسەڵات ببوو کە لەوەی باسی ڕابردووی ژیانی خۆیە کرد ترسی لە خەڵکی نەبوو بە منی ئەوت سینۆها خاوەنی من کاتێک کە دەوڵەمەندی یەکێک سنووری ئاسایی بەزان ئیتر هەژار نابێتەوە و ڕۆژ بە ڕۆژ داراییەکەی زیادەکە ئەگەرچی خۆشی نەیەوێت کە ئەو سامانەی زیاد بکا بەڵام ئەم دەوڵەمەندی کە من هەمە بەهۆی تۆوەیە بۆیە ئەگەرچی ئەمڕۆ لە تەبەزدا کەس لە من دەوڵەمەندتر نییە بەڵام تۆ بە گەورەی خۆمەزانم و تا ئەو ڕۆژەی کە زیندویت ناهێڵم پێویستت بە هیچ هەبێ بەڵام ناتوانم دەوڵەمەندەکەی خۆمت بدەمێ چونکە زانم کە ئەگەر هەموو دارایەکەی خۆمت بدەمێ لە دوای یەک ساڵ هەژارە بیتەوە چونکە تۆ پیاوێک نیت کە بتانی پارێزگاری لە دەوڵەمەندی بکەی و ئەگەر دارایەکەی خۆت بپاراستایە و لە ڕێگەی خوا ئاتوندا نەت بەخشیایە ئەمڕۆ دەوڵەمەندترین پیاوی میسر و سوریا و بابل و هاتی ئەبووی بەڵام بۆ لە دەست چوونی دەوڵەمەندێکەت خەمبار مەبە چونکە من هەتا دوایین ڕۆژی ژیانت هەرچەندێ زێڕ و کانزات بوێ ئەت دەمێ کارتە لەگەڵەوەشدا کە خوێندن و نووسینی نازانی پاڵپشتی لە هونەرمەندانە کرد و پەیکەرتاشەکان چەند پەیکەرێکیان لە ئەو تاشی لەو پەیکەرانەدا کاپتا بە پیاوێکی مەیلە و گەنج و شکۆدار ئەهاتە بەرچاو و هەردوو چاوی ئەبینی و لەو حەیەکی لەسەر ئەژنۆی دانابوو بە دەستەکەی تر پەیکانێکی گرتبوو هەر کەسەیە کە ئەو بتانەی ئەبینی و ئەزانی کە کاپتا پیاوێکی زانایە و ئەتوانێ بنووسێ و کاپتا خۆشی کە ئەو پەیکەرانەی ئەدی پێکەنینی ئەهات و لەبەرەوەی دیاری گران بەهای دابووە خوای ئامون کاهینەکانی ئەو خوایە یەکێک لەو بتانەیان لە پەرستگای گەورەی ئاموندا دانا، کاپتا لە شاری مردووەکاندا گۆڕێکی گەورە و جوانی بۆ خۆی دروست کرد و فەرمانیدا کە هونەرمەندان هەندێ وێنەی ئەو لەسەر دیوارەکانی ئارامگاکەیدا بکێشن، لەم وێنانەدا کاپتا بە دەموچاوێکی جوان و دوو چاوی ساغ و سەرو وەزعێکی شکۆدارەوە خەریکی کارەکانی ڕۆژانەی خۆی بوو، قوربانی بۆ خوایەکانە کرد. چونکە کاپتا کە لە سەردەمی ژیانیدا کەسانێکی زۆری فریودابوو ئەیەویست، کە لە دوای مەرگ بەو وێنانە خویەکانیش فریو بدات و لە دنیای ڕۆژاوادا بە ئاسوودەی و شکۆداریەوە بژیێت یەکێک لەو شتانەی کە لە گۆڕەکەی کاپتادا دانرا بوو نسخەیەک لە کتێبی مردووەکان بوو کە من لەوە جوانتر و تەواوترم نەبینی بوو کاهینەکان و هونەرمەندانی میسر ئەم پەرتوکەیان لەسەر دوانزە پارچە نووسی بۆ و وێنان کردبوو پارچەیەک لەو پەرتوکە لەبارەی ئەوە بوو کە چۆن ئەتوانی شاهینی تەرازۆکەی ئۆزیریس لە دنیای تردا بە قازانجی خۆی بجوڵێنێتەوە و چۆن بەهۆی بەردی ساختەوە ئەو تەرازۆ بە سوودی کاپتا لاسەنگ ببێ هەروها بە چ شێوەیەک چلمەی مونونەکە فریو بدەی من ئیرەییم بە دەوڵەمەندەکەی کاپتا نەئەهاتەوە بەڵام نەک لەبەرەوەی کە ئەو وەکو جاران منی بە گەورەی خۆی ئەزانی بەڵکو لەبەرەوەی کە هەرگیز حەسوودیم بە دەوڵەمەندی و بەختەوەری و خۆپەرستی خەڵکی تر نەئەهاتەوە من کاتێکا بینم یەکێک خۆپەرستە و بە شتی سست و بێ بناغەوە لە خۆبایی ئەبێ هەوڵی ئەوە نادەم کە لەو هەڵێ ئاگاداری بکەمەوە و پێی بڵێم کە نابێت دڵ بەشتی بێ بناغە و کاتیەوە ببەستی چونکە ڕاستەقینە ئەوەندە تاڵە کە هەندێ جار بۆ بیسەر لە کوشتنی مرۆڤێک ناخۆشترە و خەڵکی ئەتوانن لە هەموو سەردەمی ژیانیاندا بەو پڕوپوچ پەرستیانی کە ڕازیانەکات و هەستی لە خۆبایی بوونیان بەهێزەکە دڵخۆش بن بەڵام ناتوانن ڕۆژێک لەگەڵ حەقیقەتدا بەسەر ببن. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورێن ناتەق